بە یادی مامێ من فەرهاد شاکەلی هاوینی واگەرم و ناخۆشم دەمێک بوو نەدیبوو قرچە و گڕێک بوو مرۆڤی بەجارێک کەراسان دەکرد هەرکە لە فڕگەی مێهراباتاتمە دەرەوە وامزانی هەموو گیانم هاڵاوی لێ هەڵدەستێ شەقام و ڕێگەوبان بە جۆرێ تاویان سندبوو دەتگوت ئاگریان لە بندایە ئەمە یەکەمین جار بوو دوای هاتنە ئەوروپام دەچوومەوە بۆ کوردستان هەشت ساڵ بوو ڕۆژهەڵاتی ناوەڕاستم بە جێهێشت بوو دە ساڵی ڕێکیش بوو کوردستانی ئێران و عێراقم نەدی بوو تێبینی مامۆستاهێ من لە سەتای چاپی کوردی شەرفنامەدا و تارێکی بۆ نرخاندنی وەرگێڕانەکەی مامۆستا هەژار نووسیوە و بەم وشانە دەستی پێدەکا تەڕە ساڵی وام نەدی بوو هەر لەم بوارەدا بە پێویستم زانی ئەوەش ڕوون بکەمەوە کە هەڵبژاردنی سەرناوی لە بەهاری شیلا ناوێوە تا پاییزی ورمێ و بیر هێنانەوەی پێشەکی تاریک و ڕوونە کە مامۆستا نێوی نابوو لە کوێوە بۆ کوێ بەڵێ ئەو حەوت ڕۆژەی لە تاران مامەوە بە حەوت ساڵم لێ بەسەر چوو خواخوام بوو ڕۆژی زووتر بگەمە کوردستان و بە دیداری خەڵک و ئاو و خاک و دار و بەردەکەی شادبمەوە کوردستانی ئێرانم پێشتریش دیتبوو ئەو ساڵەی پێشمەرگایەتی بەهاری 1970 تا بەهاری 1970 سێ چوار جارێ سەری ئەوێم دابوو زۆربەی شار و شارستکەکانی گەڕابووم و دۆست و ئاشنام لێ پەیدا کردبوون هەر لەو دەمەوە و هەتا ئێستاش کوردستانی ئێران جێگەیەکی تایبەتی لە دڵمدا هەیە خۆشم نازانم بۆچی هەر جارێ دەچمەوە ئەوێ وا دەزانم بۆ زێدی منداڵی مەڵبەندی لاوێتیم دەگەڕێمەوە لە ورمێ یەکەم شت دەمویست چاوم بە مامیە من بکەوێ بیستبووم ناوەندی سەڵاحەدینی ئەیوبی دامەزراوە و گۆڤاری سروەتە دەردەچێ ڕۆژی 21 شەش 1995 چوومە ئەو ناوەندە باوەڕم نەدەکرد دوای ئەو هەموو ساڵە مامهێمن بمناسێتەوە بەڵام هەر کە بیستی لەوێم هاتە خوارەوە گەرم و گوڕی و خۆشەویستیەکی یەکجار زۆری پیشاندا چوینە سەرێ و بە دۆستانی ئەوێی ناساندم باسی سروەی کرد و هیوا و بەرنمەیەکی زۆری بۆ پاشە ڕۆژە بوون دوای تاوێ دەبوو بچمەوە هۆتێل بۆ لای دۆستانم بەڵێنم دایە جارێکی دیکە بچمەوە و سەری ماڵیش بدەم مامێمنم لە بەغداوە دەناسی ئەو ساڵانەی لە زانستگەی بەغدا دەمخوێند ئاشنایەتیمان پەیدا کردبوو لە سەرەتادا هەرەوەندە بوو لە کۆڕادەبی و کۆمەڵایەتی و سیاسیەکاندا چاومان بە یەکدی دەکەوت و سەڵاو و چاک و خۆشیمان دەکرد جارێکیان لە کۆڕێکی شعردا شعرمان خوێندەوە نازانمەوی شعری خوێندەوە یانە بەڵام دەزانم قسەی کرد لەسەر مەسلەیەکی ئەدەبی ناخۆشیەکی بچکۆڵە لە نێوانماندا ڕوویدا ناخۆشیەکە هی ئەو تۆ نەبوو کە هەر لەوێدا لە بیر بکرێت ناخۆشیەکە هی ئەو تۆ بوو کە هەر لەوێدا لە بیر بکرێت دڵ ئێشان نەبوو دیارە مامۆستا لای ئێمە زۆر بەڕێز و خۆشەویست بوو بێجگەلەوەی کە شاعرێکی گەورە و خاوەن ئەزمون بوو نیشانەی خەبات و تێکۆشان و ئاوارەیش بوو دواتر لەگەڵ ئێمە شاعرانی لاو و نوێخوازی ئەو کاتی کوردستانی خوار و پەیوەندیەکی دۆستانە و پتەوی دامزران ڕێنوێنی و پشتگیری دەکردین کە شەڕی ئازادی خوازانەی گەلی کورد دژی ڕژێمی بەعس لە بەهار 1970 دا دەستی پێکردەوە ئێمە هەموو ڕوومان کردە شاخ هاوینی ئەو ساڵە بۆمان هێمنی تەنیا و لە بەغدا بەجێما و یەکجار سەخت و ناخۆش بوو لە شاخ بووین کە شعری ناڵەی جوداییمان بە دەستنووس پێگەیشت لە خوێندنەوەی تێر نەدەبووین بریا دەهاوینی دیکەی واسەختی دی بریا دەهاوینی دیکەی واسەختی دیتبایە و دەناڵەی دیکەی بۆ کورد بکردایەتە شعر جوانی و بەرزی ئەو شعری مامیێ من لەوەدایە بێگرێ و گۆتاڵ دەردی دڵ دەردەبڕێ پیرێکی زورهانی سەرگەشتە و ماڵەوێرانە مەیدۆستێکی جەرگسوتاوە نەهاتووە وەک شاعرێکی سیاسەتاوی خۆیمان لێ بکا بە پاڵەوانێکی پۆڵا ئاسایی لە شکان نەهاتوو دوای هەرەسەکەی بەهاری هەفتا و پێنج زۆربەمان گەڕینەوە سەر خوێندن و کاری خۆنە خۆمان ئەم جارە مامهێمن بە خۆشەویستی و ڕێزێکی زیاترەوە پێشوازی کردین ئەگەر جاران ئێمە کۆمەڵێ شاعیری لاو بووین ئێستا بوو بووینە دۆستی هاوتەمەن وا دیار بوو ئەو ساڵەی پێشمەرگایەتی ئێمەی لە بەر چاوی مامێ من گەورەتر و بەتەمەنتر و ئەزمووندارتر کردبوو کە یەکەم جار بینیمەوە باسی مەهابادم بۆی کردوتم سڵاحی کوڕم کورتم لە دوورەوە بینیوە بە تاسە و خەمێکی زۆرەوە گوێی دەگرت وتی تاریک و ڕوونم بۆ داناوی ڕۆژێ لە دەزگای ڕۆشنبیری کوردی چاوم پێکەوتەوە ساکەکەی دەستی کردەوە دانەیەکی لە تاریک و ڕوون بۆ هێنابووم بەهۆی کاری سیاسیەوە من ئەم هاوینە لە بەغدا مامەوە یەک دوو جار سەری کوردستانم دایەوە لەگەڵ مام هێمن وا ڕێککەوتین دەمە و پاییز کە هەوا خۆش دەبێ پێکەوە بچین بۆ گوندەکەی ئێمە شاکەل بەڵام قەتیش ڕێک نەدەکەوت ڕێک لە ناوەڕاستی هاویندا بوو کە بەعس لێمان و ئاگا هات وەک دێ و کەوتە ڕاونانمان و ئێمەیش خۆمان لەبەر چاوان ون کرد و کەوتینە خەباتی ژێرزەوی هەفتەی جارێ لەگەڵ هاوڕێیانی سیاسیدا یەکمان دەبینی بە تاکسی هات و چۆمان دەکرد و زۆرتر لە باخچەکانی ئەبوونواز کۆ دەبووینەوە پێمان وابوو ئەوە کەمترین گومانی لەسرە ئێوارەیەکیان وابزانم ئاخروۆخری مانگی ئۆگۆستی 1970 بوو لە ئەبوونوە ساوەڕوانی هاوڕێک بووم کەچی لە پڕ دیتم وامامهێمن بەرەو ڕوون دێ دیار بوو تەنیا بوو پیاسەیەکی باشمان کرد من زۆر دەترسام و دەمی سەرچۆنێک بوو خۆ بدزمەوە بڕۆم لە ڕووم نەدەهات لە خۆوە لی جیا ببمەوە نەشم دەتوانی ڕاستەکەی پێ بڵێم کە ترسی گیرانم هەیە ئیدی نازانم ئەو هەستی بە نیگەرانی و ترسەکەی من کرد یان نا گوتی تازە لە بەیروت هاتۆتەوە داوای لێکردم پێشەکیەکەی تاریک و ڕوون لە کوێوە بۆ کوێ بکەمە عەربی دوای ئەو ئێوارەی ئیدی مامهێمنم نەبینیەوە تا هاوینی هەشتا و پێنج کە لە ورمێ چوومە سەردانی ڕۆژی 25/1995 سەر لە نوێ چوومەوە بۆ لای ئەم جارە کاک فازڵ کەریمیش هاوڕێ بوو بە مام هێمنمان وت ئێمە دەچینە تەماشای شوێنەواری قەڵای دمدم و ئێوارە دەگەڕێینەوە و دێین بۆ ماڵ هەرواشمان کرد ئێوارەی پێنجشەممە و سبەینەکەی هەینی بوو مام هێمن نەدەچوە کار دەمانتوانی تا درنگانێ دابنیشی ئەم گفتوگۆیە دەمیز نامێ من بە جۆرێکی دیکە بدوێنم و بیهێنمە قسەکردن دەمیز دڵی خۆی بکاتەوە و لایەنە شاراو و نادیارەکانی بیری بخاتە ڕوو نەمدەویست باسی نەریتانە و بێتامی چیرۆکی ژیان و ژمارەی کتێبی لەگەڵ بکەم حەزم دەکرد باسی تەکنیکی شعر و زمان ئیستەتیکی وشە و دەربڕین و پاشخانی سایکۆلۆژی بکەیت پرسیاری ئامادەکرا و نووسراوم نەدا هەر یەکسەر و ڕاستەوخۆ قسەمان دەکرد و دەچووە سەر کاسێت پاش نووسینەوەی تەنیا دەستکاری زمانم کردووە بایی ئەوەی هەندێک شڵەژاوی و ناڕێکی زمانی قسەکردن بشاردرێتەوە لە چەند جێگەیەکدا ئەوەشم نەکردووە چونکە پێم وابووە مانەوەی وەک خۆی تامێکی کوردانەتری دەداتێ هیچ سنوورێکمان دانەنابوو تەنیا پێی خۆش نەبوو باسی سیاسەت بکە بەڵام دیسانی شەرخۆی پێنەگیرا و سیاسەتیشی تێکەڵ کرد دەردە کوردێ ڕاسپێری لە باسی شیعری ناڵەی جوداییدا مامێ من حەزی دەکردەوە بە خوێنەرانی کوڕ ڕابگەێنم کە ئەو تیکستەی لە دیوانە چاپکراوەکەدایە یەکەم کەم و کوڕی تێدایە یەک ئەو بەیتەی کە دەڵێ ئەو کەسەی خواردی و لە بنسێ بەڕما شەو بە نیازی کەیف لە ماڵی خۆی نەما مامێ من دەیگوت بەیتەکە لە ڕاستیدا ئاوایە دیارە بەهۆی ماندوویەتیەوە و لەبەر ئەوەش کە هەر بەدەم قسەکردنەوە ئەو شتانەی دەنووسی هەندێ شتیشی بە هەڵە نووسیوە دوو لە کاتی چاپکردندا بەیتێک لە شعرەکە دەرهاوێژراوە نەمزانی هۆیەکەی چی بووە بەڵام بە قسەکەی مامێ مندا کە گوتی نەیان هێش دەبێ هۆیەکی سیاسی بووبێ بەیتەکە مێ ڕوو لە هەر لایە دەکەم بێگانەیە نالی لە کوێ ببینێ کە پاتەختی شارەزوور ئەستێرەکان ڕادەکشێن وەک شەهابی نوور نامە خۆشەویستەکەم پیرە هەژار بۆیە پێت دەڵێم چونکە ئێستاکە شکر هەرزەق و زیندوی هەزاران منداڵە کوردت بەناو کراوە ئەدی چیت لەم نەتەوە لێ قەوماوە داماوە دەوێ هەر ئەوەندەی لە دەست دێ دەنا ئەگەر پێی کرابا کۆتەڵیشی بۆ دەڕەزاندەوە بۆ هەرگلەی لە کوردەکەی ئەو شاعیر عرب و فارسانەش کە ئێستا هێندەیان پێ هەڵدەڵێن مەگەر لە خزمەت خەلیفە یا بارگای شابوو بن دەنا بە زیندی سەری فسیان پاک کردووە ڕاستە سوال کیمیایە بەڵام بۆ شاعیر نا لە بەرچاوی خۆمان زۆری بە خوێڕی و پێڕیان هەڵکوت و لە برسان مرد کێ من و تۆی ناچار کرد ببینە شاعیر خۆمان ئەوەمان بە خۆمان کردووە باوکی من کەمی بۆ من بەجێهێشت بۆ خۆم لە قوماری شعردا دۆڕاندم باوکی تۆ پێی خوێندی ویستی بتکاتە مەلا بەرخی بابم بۆ نەبووی دەزانی ئەو فەقێ قادرەی تۆونت دەکرد ئەلان چەند دەوڵەمەندە ئاواڵەکانی خۆمان کە بە قەد حەمە ئاشەوانیش لە عیلم و شەرع ناگەن بە ڕیش و پەشم و کەوا و سیواکەوە ئیوایان هەیە ملیاردێرە من لە مێژە دەوەی گەییوم قەڵەم نانی پێ پەیدا نابێ ئەو ساڵ لەو مڵکەی باوکم بۆی بەجێهێشتووم تەواو بێکەم و زیاد بە قەد شوانێکم پێگەیوە بۆ خۆم شاهید بووم ئەمساڵ مەلایەک کە پێم وایە لە تەواوی عمریدا دوو پەڕی کاغەز نەتوانیوە بە چ زمانی دنیای ڕەش بکاتەوە سوێندی خوارد گوتی بە سەد هەزار تمەن نابمە پێش نوێش بە تکای ئێمە بە سەد و یەک هەزار بوو بە پێش نوێژ جگە لەسەر فترە قەراری کرد نیوە و تەڕەکاری و ماست و پەنیری لەسەر دێبێ بۆ خۆشت دەزانی سەرقەڵەمانە ئاشی پێدەگەڕێ دە بڕۆ بابی بابم هەر قانون وەرگێڕە لە بیرمە جارێکی وردی لە بیرمە جارێکی وەردی ڕەحمەتی ڕەخنەی لە کۆڕ دەگرت کە بۆ وەرگێڕانی شەرەفنامە زۆریان پارەداوە بە تۆ خەڵکی زۆر لێبوو گوتم کوڕینە و کچینە ئێوە شاهد بن من دوو ئەوەندەی کۆر داوێ بە هەژار دەدەم بە مامۆستا بەو شەرتە بتوانێت شەرەفنامەی کوردی و فارسی لە سەقافەی کوردی بۆ ئێمە بخوێنێتەوە ئێستاش حازرم حاصڵی ساڵی داهاتون بدەم بەو مەلایە کە قانونی عەربی و فارسی بتوانێ بێغەڵت بخوێنێتەوە تازە تۆ قڕێ بۆ مامۆستا علای ڕەحمەتی دەپێوی کە خوا هەڵناگرێ لە هەموو کوردێکی باشتر حەقی قەڵەمی چەپڕەکی وەرگرت با دەست لەوانە هەڵگرین گۆواری ئەم جارەمان فیدای کتێبی دەرسی بوو چاپخانە وەگیر نەدەکردن کەچی ڕمێنی یەکجار لەسرە ڕۆژێ هەر پێمان دەکرێت کاغەزی کوڕ و کچەلاوەکان بخوێنینەوە شتی باشیشمان بۆ دێن گەیوەتە زۆر جێگایان و سەرنجی زۆرانی ڕاکێشاوە ئەم ژمارەشمانەوە نزیک بە تەواوبوونە تۆ نەفەری حوتەمی تا پێرێکە جەدوەلی حەلکراوی بۆ نردوینە پێم وایە تا پێرێ کە جەدوەلی حەلکراوی بۆ ناردوینەوە پێم وایە خویار بێ بۆ بەهارێ دەیکەینە مانگانە چونکە جگە لەو هەموو نووسینانەی بۆ ماندێشتی درێژی زۆر دەنووسن کە لە ژمارەیەکدا ناحەوێتەوە بۆ دوو ژمارەش نابێ بەداخەوە کادرمان زۆر کەمە و هەموو شتێک دەبێ بۆ خۆمان جێبەجێ بکەین کە سەد دەردی تایبەتیشمان هەیە کتێبێکی بچووکی فارسی و یەکی باشی کوردیشمان هەیە کە خەریکین چاکیان بکەین و بۆ چاپیان بنێرین بەڕاستی فەیزی زادە شتێکی باشی ئامادە کردو و ئیزنیشی داوە دەستی تێوەدەین ئێمە بە دڵ و دا و خەریکین بەڵام کارمان هێن زۆرە دەڕۆست ناین دوێنێ ئەز قەسای ڕەحمەت شێخ عەبدولقادری شەمزینی بەسەری کردبووینەوە پێمان گوت ئێمە دراومان نییە بەڵام مەگەر تۆ دراومان بۆ لە موریدان بستێنی مەسنەوی شێخ عوبەیدوڵڵا چاپ دەکەین قولیدا ئەوی پێی بکرێ بیکە کاک ساڵح مححمود فەرمووی من نسخەیەکم لەلا هەیە ئەگەر لە لای ئێوەیە تەماسی دەگەڵ بگرە منیش لێرە سۆراخی دەکەوم دەنا قازی نایدا علی جان سڵاوێکی گەرم با هەواش گەرم بێ دەتوانی کەمێک خۆت باوەشێن بکەی و بڕاوە دیسان تکات لێ دەکەم چۆڕێک ئاویسار بخۆیەوە تا تووڕەیت نمێنێ براگیان ئێمە زۆرمان پەندو گۆڵمەز بەسەر هاتووە و سەیسوکمان بیستووە و هەرماوین و ڕەنگ بێ پاش مردنیش زوو نەمرین کاک کەریممان سەرکۆنەی بەزمان کرد کاک کەریممان سەرکۆنەی بەزمان کرد تۆش نابێ وازوو هەڵچیت سەیرە من و کاک فاروق زۆرمان ڕەخنەکەت بەلاوە جوان بوو بەڵام لەوە دەترساین ئەگەر چاپی بکەین هەل بۆ هەلپەرستان هەڵکەوێ و تعبیری خراپی لێبدەنەوە چاپمان وەدواخست تا بە خۆت دەستی تێوەربێت علی گیان دەزانی هەموو شت کەم و کوڕی تێدا هەیە کەم و کوڕی ژمارە یەک و باڵ بەستۆی ئەو کەسانەی کە هاوکاریان نەکردین و دەیان توانی هاوکاریمان بکەن کتێبەکەت وەک بزانم چاپکراوە و تەواو بووە و ئەگەر نەهاتۆتەوە لەسەر ئەوانی دیکە ڕاگیراوە بە سوپاسەوە بێ سەروشێنمان بێسەروشوێنمان بێسەروشوێن نەکرد و ئامادەی چاپە چاپە و لاپەڕەکانی سروە دەڕازێنێتەوە بۆ خۆت دەزانی ئێمە جگە لە خزمەتی زمان و ئەدەب و فەرهەنگی کوردی چ ئامانجی دیکەمان نییە هیوادارم کە بەم شتانە لە خزمەت شل نەبێەوە برات هێمن هەژدەی دووی شەست چوار خۆشەویستەکەم کاک کەمالی بەڕێز نامە جوانەکەت گەیشت و دڵی گەشانمەوە پێم خۆشە هەمیشە شاد و ئازاد و ساغبی بڕوا بکە و هەموو ئازار و خەفەتە ئەو هەموو بێئەمەگی و ناپیاوەتی و خراپەی کە لەلایەن نۆکەرانی بێگانەوە دەگەڵم کراوە و پیری و فەقیری و نەخۆشیش نەیانتوانیوە ئێوەم لە بیر بەرنەوە و لە خزمەت بە خەڵک بە کورد بە زمان و فەرهەنگ و ئەدەبووی ئەدەبی کوردی کە بە سەرمایەی مان و ژیانی نەتەوەکەمی دەزانم ساردم بکەنەوە سەرڕای هەزاران بەرهەڵز بە یارمەتی چەندیاری وەفادار ئەوە ئینتیشاراتی سەڵاحەدینی ئەیوبیمان و کارخستووە و گۆواری سروەمان پێشکەش کردووە کە دیارە نەبدیوە بۆیە باست نەکردووە خەڵک پێشوازی باشی لێکرد و فێنکایی خستە دڵی دۆستان زۆر بە درێژی سەباحم دیوە و پێکەوە دواوین لە مێژە چاوەنواڕین و بێسەر و شوێنە چەند ڕۆژ پێش لە مەهاباد بووە کاکە لە مێژە خەبەری دەرچوونی هەڵوێستم پێگەیشتووە و دەزانم شتێکی ئێوە سەرپەرستی بکەن نابێ بێکەڵک بێ بەڵام پێم نەگەیشتووە بەڵام لەبارەی چاپکردنی کتێب و نووسراوەی کوردی دەبێ عەزف بکەم هەموو شتی ئەدەبی فەرهەنگی مێژووی جوغافیایی کە دەگەڵ چوارچێوەی گۆوارەکەمان ڕێبکەوێ چاپی دەکەین کتێبی شەروە بەڵام زیاتر خەریکی فۆلکلۆرین ئەمما کاری چاپ لێرەش زۆر هاسان نییە ئەویش چاپی شتی کوردی کە لە ئێراندا کارێکی تازە و نامۆیە ئێمەش وەک هەموو بنکەکانی چاپی ئێران ئەساس نامەیەکمان هەیە بۆ حەق و تەلیف کە پێم وایە نووسەری کورد نابێت گیرفانی بۆ بدروێ چونکە فرۆش کەمە و داهاتیش بەو پێیە بۆ کتێب لە پێش چاو گیراوە بەڵام کەی قەڵەم لە کوردستان داهاتی بووە تا ئێستا هەیبێت ژنهێنان و ماڵپێکەوەنانت پیرۆز بێ هیوادارم ژیانێکی خۆشڕابێری کاک ڕەفیق یەکێک لەو ڕەفیقانەیە کە دەبێ ڕێزی لێ بگیرێ بە ئاواتەوەم هەمیشە سەربەرز بی دیارە سڵاوی منی پێدەگەێنی بەو ئاواتەوەم هەمیشە سەربەرز بێ دیارە سڵاوی منی پێدەگەیەنی بە تەواوی لە ئاسۆی بێخەبەرم دەنا هەم سروەم بۆ دەنارد و هەم نامەم بۆ دەنووسی کاکە گیان پێویست ناکا ئێمە پێت بڵێین بۆ لە کارەکەی خۆتدا زۆر سەرکەوتونی دەزانین سەرچاوت نەبووە بۆیە دەگەڵ تاودەنگین و دەڵێین وە باڵی تۆ و هەزارانی وەک تۆ بە ئەستۆی ئەو کەسانەی کە نووسراوە و کتێب و دیوانی شاعرانی کوردی ئحتیکار دەکەن ئەو جۆرە کەسانە خەسیرە دنیا والآخرە ئەوانە خراپترین محتەکری مێژوون ئێمە بۆ خۆمان چەند کەس لەوان دەناسین و خویار بێ لە ژمارەکانی دیکەدا عرزیان دەکەین قوربان خزمەت لە ئێمە و نە ئێمە و نە ئێوە چاوەڕوان نین کە ئەو فێڵبازانە بە خێرا مەولودی پێغەمبەر ڕەحمەتی زەحمەتی خۆیان بە فیڕۆ بدەن هەموو دەزانین کە ئێستا ماوەی ئەوە هەیە کە شتی کوردی چا بکرێت دەفەرمونون بچن شتەکانی کۆمان کردوەوە چاپیان بکەن باخێرێک بەوانیش بگا و ئێمەش تا مەزرۆیمان بشکێ بگەڕێن کام چاپخانە کام ئینتیشارات کام موەسەسە شتیان بۆ چاپ دەکات چاپی بکەن خوا بکەمەوان زۆر قازانجی مادی بکەن بەڵام ئێمە و ئێوە لە سوودی معنەوی دەگەڕی پێم خۆش بوو جوابی سالم بۆ نالیت خوێندبایەوە ئێمە هەردووکمان ناردۆتە ژێر چاپ و هیوادارین زوو بەدەستت بگا دەنا دەمانتوانی لێرەشدا بۆت چاپ بکەیت نوری چاوم کەریم جان بەم نیوە شەو ساردە سڵاوێکی گەرمت پێشکەش دەکەم و بیرم دێ کە تازە علا ئەدیم پەیدا ببوو کاگمامەندی شەختانێ هەزار ڕەحمد لە گۆڕی بێ و دەگەڵ نوری خدای وەخەبەر بێ خەبەر دەزانێ و بەپەلە پیاوێک دەنێرێ بۆی بکڕێ و بیهێنێتە شەختان سەرتان نێشێنم زوو پێدەچێ درەنگ پێدەچێ علا ئەدین دەگاتێ بەدابوو دەستور لە دیوەخان هەڵدەکرێ کاگمامەندی ڕەحمەتی خۆی ڕێدەخا و تەماشا دەکا تینێکی ئەو تۆی نییە دەڵێ ئەوەی علا ئەدین دەڵێن بەڵێ دەفەرمێ هەرسێک تەلاقی دەمامەندم کەون و کچی خۆم کچی خۆم بێ تسی مامەندی گەرمترە منیش ئێستا وام بەسەر هاتووە منێکی بە منداڵی لە بن کورسی ڕەژی کوانێدا لە بن کورسی ڕەژی کورانێدا پەڕەوازە بووم بە مێرد منداڵی و لاوی و ئەکابری لە لاچین و شیلاناوێ لە تەنیشت کوورەی سوورەبەوەی سەختەداری بەتین نووسم بە پیریش تووشی گەرمای بەغدا بووم و لەو ئاخرانشدا دیسان لە کورسی بە کەمران خزاوم ئەم ساڵەوە تووشی ورمێ بووم وتیان با بمە تۆ لەو قەڵا قوچکەدا بە کوورەی نەفتی ئەم زستانە نەک مەقاوی دەگری بەڵکو تووشی ئیپلیگیش دەبی و سەکەت دەبی وا چاکە خانوویەکی شوڤاژدار بگری پاشەوڵ و تەقەڵایەکی زۆر شوفاژم پەیدا کرد هەر ئێستا کە ئەم نووسراوەت بۆ دەنووسم سەعات سێ و نیوی پاشنیوەشەوە لەسەرمان دەرپەڕیوم و پاڵم واستنی شووفاش داوە بەڵام ئەگەر لە ترسی دایە خانم وێرا بام بە قوربانی بەژن و باڵای بم سێ بە سێ تەڵاقم دەخوارد ترسی خانباغی گەرمترە لەو شووفاژە کەریم گیان مزگێنیت دەمێ دیزەی سەر و پێمان لەسەر سێ کوچکان دامەزراند بەڵام جارێ ئاورمان کەم و بەرداوە هیوادارم ئەگەر لەسەرمان ڕق نەبم و لە برسان بەلادانەیەم و بە کلکە لە قەبگەمە بەهارێ وای بکوڵێنم هەل و پەل بێ بەڵام کوا ئەوە بە تەنێ بەمنی پیری سەرما بردەڵە دەکرێت بابی ئێوەیە ئەی نوری چاوی هەموو کوردێکی ڕاست و دروست و ئەدەب دۆست بگەنە هانا ئێوارەی ڕابردوو لەلام بوون دەیانگوت هازاگۆ و هازا مەدام پێشنیارم کرد کە لە پاش دیوانی حەریق کتێبێکی شاری بە ناوی تەبیعات لە شاری کوردیدا ئامادە بکەین بیرم کردەوە بۆ خۆم بە تەنێ چم پێ ناکرێت واش دەستەوەستان نیم ئەمما دەمدی شتێکی باش دەدەچێ بۆیە پەنام بۆ ئێوە دۆستانی لاوێنە تکایە بێهدادان خەریک بن لە بەهاری سێمان و نالی و حاجی قادر و پاییزەوە دەست پێ بکەن تا دەگاتە زستانی سەیف هەرکەس لە بەرخۆیەوە خەریک بێ نەواران بێنێتە سەر کاغەز دیوانان بپشکنن سەفران بکەن خەڵکی تازە ببینن پێویست ناکە هەرشار بێ نووسینی تۆم دیوە ڕەنگە زۆری وەک تۆ هەبن نیان ناسم بە پەخشانی جوان وەسفی جوانی تەبیعەت بکەن کە علی حەسەنیانی بێ ئەزمون نییە بیبینن بۆ خۆتان خۆپەسەندی وەلا بنێن لێک هاڵێن دیارە هەر بەوەندەوە زەر نابین خەریکی کۆکردنەوەی هەموو جۆرە فۆلکلۆرێک بن پەندی پێشینان گۆرانی باش حەیران گەلو و چیرۆکی مناڵان کوڕە ئەگەر خۆ سەغڵەت بکەین زۆر هەژار نین ئاغای خانباغی خوا ڕاوەستاوی بکە قسەی خۆشی قسە خۆشەکانی سابڵاغێ و خۆی ئامادە بکە ئەحمەدی بەحری خەریکی کۆکردنەوەی پەندەکانی بێ هەر کەس بە قەد خۆی دیارە من هەر چاوەڕوانی یارمەتی پیاو و ئینسانانم لە باڵندە و دڕندە و بڕندە داوای هیچ ناکەم ڕەش ئەحمەدی تحفەی مەزەریەی پێشک دێ دەکرێ خاوەنەکەی ئەوەندە پیاوەتی بکا و یارمەتیمان بدا دەست بەجێ دەگەڵ علی تەماس بگرە بۆ خۆت و هەر کەسی دیکە پاش جێژن دەتوانن سرم بدە و کەل لە پارچە تەماشا بکەن من بە هیوای ئێوە خۆم لەو قاڵمەقاڵە هاویشتووە و باڵی کورتان باستۆی ئەگەر خۆتان ماندوو نەکەن قاسم و سمایلی پاکزادت لە بیر نەچێ لە ئێستاوە دیمەنێکی بەهاری کوردستان بۆ پشتی کتێب ئامادە بکەن کە هاتی زۆرتر قسە دەکەین برات هێمن کاکەریم نووسینەکەت لەبارەی شعری شاعری پایبەرزیک و سالم پەسەند کرا و ئەوە لە گۆوارەکان چاپ چاپ بوو وە سپاست دەکەین ئێمە وامان دانابوو کە لە هەر ژمارەیەکدا شاعرێکی مەزنی کورد بناسین بناسیێنین بۆ خۆمان مێژووی ئەدەبی مامۆستا علا دینی خوالێ خۆشببوومان لە دەستدا بوو بەڵام زۆرمان پێجێگای متمانە نییە چەند کەسی دیکەش نووسینی ئاماڵ جوانیان لەسەر شاعرەکانی کورد بۆ نردبووین بەڵام چ بکەین هەر ئەو سەرچاویان پێشکات بوو و کەڵکیان لێوەرگرت بوو بۆیە بە دڵمان نەبوون ئەوەی تۆ هەرچەند بەداخەوە سەرچاوی وار نەبووە کە سالم باشتر بناسیێنێ دیسان کەلێن پڕکەرەوە بوو بەڕاستی سالم شاعرێکی مەزنە و باشن و ناسراو کەسێکی زۆر شارزای ئەدەبی و دەوڵەمەندی فارسینە بێ ئەگەر سالمیش باش نەناسێ عیب نییە وا دیارە گەر دیوانی سالم لە دەستدابایە بۆ تۆیەکی کە شارزای ئەدەبی فارسی ناساندنی سالم دژوات نەبوو کەسێکی لە وردەگاری شێر بگا و دیوانی تەواوی شاعیریشی لە دەستدا بێ چۆن ئەو شعرە جوانە بەڵکو و کە نوێنەیەی سالمی لە بیردەچوو کە دەڵێ قەراری عاشق و قانونی حکمت زدی یەک هاتن کە تەسکینی برینی دڵ بە نەفخەی زۆفی مشکین بوو یا بە عیسوە و غەمزەی مەعشوقە عاشق کێو لە بن دێنێ بەلای سالم کەنندەی بێستون مژگانی شیرین بوو چ بنووسم کوڕە بە گیانی تۆ هێندەم نووسیوە چم لە نووسیندا نەماوە دیسان بۆ خاتری تۆ بۆ خاتری کەسێکی بە دڵخۆشم دەوێ و هیوادارم خزمەتکارێکی باشی گەلە بێبەش و چارە ڕەشەکەمان بێ بۆ کەریمی ئازیزم ئەم چەند دێڕە دەنووسم و ئەم دوو شعرەی خۆم کە زۆر خۆشم دەوێن تۆمار دەکەم تەک و تەنیام و عەزیزانم کوان بۆنی گۆڕخانەی لێ دێ زێژوان نامەوێ پاشی نەمام نامەوێ پاشی نەمان بۆم بگری ئێستە ماچم بدەیە کیژی جوان حەڤدەی حەوتی هەزار و نۆسەد و شەست و چوار پێم مام هێمن گیان سڵاو دەم و لەو ست دەلێسمەوە تا ئێستا دووجار بە هەزار دەردی سەری تەلەفونەکەتم گرتووە هەردووک جار تەشریفی شەریفت لەوێ نەبووە دەگەڵ کاک ئەحمەد شەوێک تا زۆر درەنگ خەریکی دیوانی نالی بووین خدا ئەویشی وەک ئێمە تێدا گێش کردووە بەڵام قسەی خۆمان بێ غەڵەت پەڵەتی تێدا هەن و جاری وایە لامان سیر بووە تۆ چۆن لە بیرت چووە چاکی کرد بار حاڵ بە تەمام گەشتێکی پێدا بکەم و نەقدێکی لەسەر بنووسم چونکە نالی تالی وەکۆڵی لی پەیدا دەبێت کاکە گیان زۆرتان قەرزدارم تکایە وردە حسابێک بکەن تا بۆتان بنێرم و بە قەرزداری نەمێنمەوە وەک ئێرانی دەڵێن با ئیجازە شعرەکانتم تەخمیس کردو بەڵام گاڵتە و گەپێکیان لێ پەیدا بوو ڕەنگە خوێندەواران زۆریان کەیف پێ بێ جا بە قەولی کاکەحمد ئەگەر گیانی سپۆرتت هەبێ و لێمان قەڵس نەبی و چاپی بکەی خراپ نییە ئیتر کەیفی خۆتە ئەرێ تۆ دەنگ نووسراوە کورد دەر تاریخی هەمسایگان دەترسم هەر ئەوەکەی ناکام بێ و بکرێتە فارسی ئەگەر کافاروغ بەشێکی دیکە لە تورکەکەی ئەولیا چەلەبی کردبا بە کوردی یان فارسی زۆر باش بوو دەنا ئەوەم پێشت نییە سیاحەتنامەی چەلەبی پێنج جڵدە زۆری باسی کورد تێدایە تخوا خۆتان هەڵکوشن تا زستان ماوە ژمارە چوار دەردەکەوێت چونکە بەهار بۆ باسی زستان نابێت لەسەر دیوانی وەفایی کە شیرین تەشەکەی لێ دەرهاوێژراوە و تەڵاقی لەسەر خراوە کەی وەفایی نییە زۆر دڵتەنگ بوو هەموو دنیا بیستویە کە ئی وەفاییە و ئەمەش شاکاریەتی دە ئەگەر ئی ئەو نییە ئی کێ دەبوو پینەیەکی بۆ بدۆزنەوە کە دای پۆشێ دەبوایە تەنیا لە جێی کەلیمەی ڕانی لوسی کە لە کە محاربە دەگەڵ خودایە نوختە دانێن و چاپی بکەن ئەوا ئەمڕۆکە بیست پێنج یەکی شەست چوارە کاک ئەحمەدی قازی لە ماڵی ئێمەیە زۆر سەلام و عەرزی ئیخڵاسی هەیە سەلامی من و دایکی خانی بۆ دایە خانم چاوی سەڵاح ماچ دەکەم ئەگەر خات نەسرینی جەعفەری دی بە سرتە پێی بڵێ مەرد و نامەردەکەی هەر ئەو داستانی خێر و شەڕەیە کە نیزامی لە حەوت پەیکەردا باسی دەکا بەڵام فەرقەکەی هەر ئەوەیە کە قارەمانی داستانی نیزامی کوردێکی مەڕدار بووە و زۆریش خۆشترە لەم مردوو نامردە بریا هەر ئەوی تەرجەمە بکردە زۆرم ڕست بمبەخشە برات هەژار 25 یەکی 64